کاتێ کە ژنە پیرەکە قسەیە کرد من ئەم ڕوانیە دەستەکانم و ئەم بینی سپیە و لە دوای ئەوەی ژنەکە قسەکانی تەواو کرد لێم پرسی ئایا شازادە خانمی میتانی دەموچاوی سپی بوو ژنە پیرەکە وتی بەڵێ، وتم مەهونەفر ئایا توانی پێم بڵێی کە ئەم کارە کەی ڕوویدا و لە چ کاتێکدا ئەو کوڕەتان خستە ناو سەبەتەکەوە و بە ئاوی نیلتان سپارد؟ ژنە بە ساڵاچۆکە وەڵامی دایەوە کە بە ڕای تۆ ئایا حەیف نییە ئێمە لە جیاتی خواردن و نۆشینەوە کاتی خۆمان بەم قسانە بەسەر ببەین؟ وتم من حەزەکەم کە بزانم لە چ کاتێکدا ئەو کوڕە هاتە دنیا و ئێوە بە سەبەتەکەوە خستانە ناو نیلەوە؟ ژنەکە وتی ئەم ڕووداوە لە بیست و دووەمین ساڵی پاشایەتی فیرعەونی گەورە لە وەرزی پایزدا کاتێک کە ئاوی نیل بەرز بۆوە ڕوویدا و ئەگەر بپرسی کە من چۆن لەم بابەتە ئاگادارم ئەوا ئەڵێم لەبەر ئەوە ئەم ڕووداوە فەرامۆش ناکەم چونکە ئەخناتون فیرعەونی ئێستا کە کوڕی تیئیە ماوەیەک لە دوای ئەو هەنگاوی نایە دنیاوە، پیرەژنەکە کە بۆ ئارایشتی دەموچاوی ئەوەندەی رەنگ لە چڕوچاوی دابوو کە توێژێکی ئەستووری رەنگ بە دەموچاو و لێوەکانیەوە نووسابوو لە من نزیک بووە وتی، سینۆهە، تۆ وتت کە ئەگەر من و کچێکی گەنج لە بەردەم پیاوێکدا بین پیاوەکە من بۆ هاوسەری هەڵەبژێرێ و ئێستا من ئەڵێم کە ئەگەر بتەوێت حەزەکەم ببمە هاوسەرت بەڵام من بە جۆرێک لە ئەندێشەدا نغرۆ بووم کە وەڵامیم نەدایە و بیرم لە خۆمە کردەوە، چونکە ئەگەر وتەکانی ئەو پیرێژنە ڕاست بێ، من ئەو کوڕەم کە لە سکی شازاددە خانمی میتانی و لە پشتی فیرعەونەوە هاتوومەتە ئەم جیهانەوە، واتە لە نەژادی خوایەکانم و خوێنی پاشایەتی لە دەمارەکانمدا هاتوچۆکات و بۆ پاشایەتیکردن لە میسردا لە ئەخناتون شایستەترم، چونکە هەم کوڕە گەورەی فیرعەونی گەورەم و هەم بە دڵنیاییشەوە کوڕی خۆیم. لە کاتێکدا کە ئەخناتون لە دوای من لە دایک بووە و وەکوو پیرێژنەکەش ئەڵێ کوڕی ئامییە نەک فیرعەون، یان هەر نەبێ گومانێک لە بارەی باوکییەوە هەیە، ئینجا من بۆم دەرکەوت کە بۆچی لە سەرەتای لاوێتیمدا گۆشەگیر بووم و هەمیشە خۆم بە تەنها زانی، چونکە یەکێک کە خوێنی پاشاکان لە ڕەگەکانی لەشیدا هاتووچۆ بکا تەنها بێ، چونکە کەس بە قەدەر پاشایەک تەنیا نییە. ئینجا زانیم کە بۆچی هەرگیز زێڕ و پارە لە دیدی مندا ئەو بایەخەی نەبوو کە لە چاوی خەڵکیدا هەیبوو، لەبەر ئەوەی یەکێ کە لە وەچەی خوایەکان بێ و خوێنی فیرعەون لە دەمارەکانیدا هاتوچۆ بکا، هیممەتی بەرزە بێت و گرنگی ناداتە زێڕ و پارە. ئەوەندە ئەو ژنە لە ژوورەکەدا قسەی کرد و ئەملا و ئەولای کرد کە زنجیرەی هزرمی پچڕاند و سەرنجم دایە ئەو و بۆ ئەوەی بە قسەکانی خۆی مێشکم پەرێشانتر نەکا، پێم وت وا باشترە شتێ بخۆینەوە. پاشان کەمێکمان نۆشیەوە و دووبارە ژنەکە دەستی بە قسە کردەوە وتی، ئەگەر بتەوێ ئەبمە هاوسەرت و لە کۆتاییدا بۆ ئەوەی کە دەستم لێ هەڵبگرێ هەندێ تریاکم کردە ناو شەرابەکەی و دەرخواردیم دا و نووست. کاتێ لە کۆشکەکەی تییەوە هاتمە دەرێ ڕوانیم خزمەتکارەکانی کۆشک منیان بە یەکتری نیشانەدا و پێ ئەکەنیتن و من لەم پێکەنینەیان تووڕە بووم. بەڵام سەیر نەبوو، چونکە هەمیشە خەڵکانی نەفس نزم و نەزان کە خۆیان هیچیان لەباردا نیە، لە رووی ئیرەییەوە بە پیاوانی بەرجەستە و شکۆدار پێکەن و وا هەست دەکەن کە بەم کارە توانن بێ نرخی خۆیان دابپۆشن. کاتێ گەڕامەوە ماڵ، بینیم مەرید چاوەڕوانی منە بۆ ئەوەی ئاگاداری ئەو رووداوانە بێ کە پەیوەندی بە مردنی دایکی فیرعەونەوە هەیە، هەر ئەوەندە کە هەنگاوم نایە ناو خانوەکەمەوە، موتی خزمەتکارم دەستی بە دەمیەوە گرت و وەکو یەکێک کە لە پڕێکا لە ڕووداوێکی سەرسوڕهێنەر بحەپەسێ بە ئیشارەتی چاوی منی بە مەریت نیشان دا، مەریتیش لە دوای بینینی من زۆر تێکچوو، خزمەتکارەکەم پێی وت، ئایا ئێستا ئەیسەلمێنی کە کاتێ پێمە وتی هەموو پیاوەکان وەکو یەکترن و متمانە بە هیچ کامێکیان ناکرێ ڕاستمە کرد؟ وتم ئەمڕۆ یەکێک بوو لە ڕۆژە خەمهێنەر و ماندووکەرەکانی ژیانی من و لە دوای ئەم ڕۆژە پێویستم بە پشوودانە، بۆیە ناتوانم سەبارەت بەو شتانە بدوێم کە موتی لەبارەی پیاوانەوە ئەیڵێت. لە ناکاودا دەم و چاوی مەریت ڕەش هەڵگەڕا و ڕای کرد، ئاوێنەیەکی زیوی هێنا و دایە دەستم و هاواری کرد، سینۆهە من پێت ناڵێم کە لە ڕابواردن لەگەڵ ژنانی تردا خۆت بپارێزە، چونکە ژنێک کە ڕاسپاردەی وا بداتە پیاو نەفامە و ئەگەر پیاو دەرفەت و ئامڕازی هەبێ کە لەگەڵ ژنێکی گەنج و جواندا ڕابوێرێ مەحاڵە کە خۆی لەم خۆشیە بێبەش بکا بەڵام بە جۆرێک لەگەڵ ژنی تردا کۆببەوە کە من ئاگادار نەبمەوە و ڕۆحم بریندار نەبێت و تۆ کە ئەڵێی ئەمڕۆ یەکێک بۆ لە ڕۆژە ماندووکەرەکانی تەمەنم سەیرێکی دەموچاوت بکە بۆ ئەوەی بزانی کە درۆکەت چۆن نەقشی دەموچاوت بووە کاتێ دەموچاوی خۆم لە ئاوێنەی زیودا بینی ڕوانی منیش وەکو ئەوان لەوەی کە ئەیبینم سەرم سوڕماوە چونکە دەم و چاوم بە جۆرێ ڕەنگاوی ببوو کە وا دەزانی نیگارکێشێ نەقشی کردووە لە ڕاست و چەپی دەم و چاوم و چەناگە و ملمەوە جێگای لێوی ئەو پیرەژنە شەیتان سروشتە واتە مەه و نەفر بە شێوەیەکی زەق بە ڕەنگی ئەرخەوانی تۆخەوە ئەبینرا و لەبەر ئەوەی کە دەم و چاوی خۆی لە من خشاندبوو ئەدوت کرێکارێکی سپیکار بە گەچ و شنجرف دەم و چاومی سوور و سپی کردووە ویستم ئاوێنە زیوەکە فرێبدەم، بەڵام مەرید ئاوێنەکەی لە دەستم سەند و لە بەرامبەر دەم و چاومدا ڕایگرت بۆ ئەوەی بەڵگەی بێوەفایی خۆم بەرامبەر بە ئەو ببینم کە توانای نکۆڵی لێکردنیشی نەبوو. کاتێک کە دەموچاوی خۆم شوشت و پاکم کردەوە بە مەریتم وت ئەبینم کە تۆ تووشی هەڵەیەکی گەورە بوویتە چونکە وازانی کە من لەگەڵ ژنێکی تردا هاوسەرین بوومە بۆیە بۆتی ڕوونەکەمەوە کە مەرید وتی من پێویستیم بە ڕوونکردنەوەی تۆ نییە و حەز ناکەم تۆیەک کە بەرامبەر بە من بێوەفایت کردووە دەمی خۆت بەم ڕوونکردنەوە درۆی یانە پیس بکەیت و لەم جۆرە ڕووداوانەدا گومان دروست نابێ چونکە دەم و چاوی تۆ وای نیشانەدا کە لەگەڵ ژنی تر و بە بۆچوونی بەهێز لەگەڵ ژنەکانی کۆشکی دایکی فیرعەوندا ڕات بواردووە بەداخەوە کە تۆ منت وەها فەرامۆش کردبوو کە بیرت نەمابوو من لە ماڵەوە چاوەڕوانی گەڕانەوەی تۆم ئەگەرنا دەم و چاوی خۆت خاوێن ئەکردەوە بۆ ئەوەی بەم چڕ و چاوە ڕەنگ کراوە نەگەڕێیتەوە لام. لەوانەشە لەبەرئەوە دەم و چاوی خۆت نەشوشتبێ کە من ئاسەواری ڕابواردنت لەگەڵ ژناندا ببینم و بزانم کە تۆ بە ڕادەیەک لە دیدی ژنەکانی ئەوێدا سەرنج ڕاکێشەری کە شازادە خانمەکانی کۆشک کاتێک کە تۆ ئەبینن ئاگایان لە خۆ نامێنێ و بێ شەرمانە خۆیان فڕێ ئەدەنە باوەشتەوە یان ئەوەندە سەرخۆش بوویتە کە لە بیرت چووە دوای ڕابواردن لە گەڵ ژنەکانی کۆشکدا دەم و چاوت بشۆی لە کاتێکدا کە مەرید بەم قسانە سەرزەنشتی منی ئەکرد موتیش وەکوو یەکێک کە بەڵگەی خیانەتی مێردەکەی دیتبێتەوە فرمێسکی ڕشت و نەفرەتی لە پیاوان ئەکرد هەستم کرد کە ئارام کردن و دڵنیا کردنەوەی مەرید لە دوورخستنەوەی مەه و نەفر سەخت ترە چونکە توانیم مەه و نەفر بەهۆی تریاکی ناو شەرابەکەوە بخەوێنم بەڵام نەمەتوانی مەریت هێور بکەمەوە هەرچۆنێ بێ وتم مەرید ماوەیەکە کە تۆ من ئەناسیت و ئاشناییەکەی ئێمە لە سەردەمێکەوە دەستی پێکرد کە من هێشتا بۆ شاری ئاسۆ نەچوو بووم و لە دوای گەڕانەوەم لەوێ وە هاتنم بۆ تەبز یەکسەر هاتمە لای تۆ و ئەم یەکتر ناسینە مێژینەیە ئەبێ دەستەبەری متمانەی تۆ بەرامبەر بە من بکا چونکە ئەگەر ژنێ لە دوای ساڵەها ئاشنایی و خۆشەویستی پیاوێک نەناسێت ئەبێ بڵێین کە هەرگیز هیچ ژنێ هیچ پیاوێکی نەناسیوە بەڵام هۆی ڕەنگاوی بوونی دەم و چاوی من پەیوەندی بە نهێنیەکی گەورەوە هەیە و ئەگەر ئەم نهێنیە تەنها پەیوەندی بە منەوە هەبوایە بۆ تۆم ئەدرکان بەڵام ئەم نهێنیە پەیوەندی بە کۆشکی پاشایەتیەوە هەیە بۆیە نابێ بڵاو بێتەوەو باشتر وایە کە تۆش لەم نهێنییە ئاگادار نەبیتەوە مەرید بە زمانێکەوە کە وەکو چزوی زەردەواڵەی درشت و سور ئازاری هەبوو وەڵامی دایەوە سینۆهە من ئەیسەلمێنم کە تۆ پیاوێکی زانایت و پیاوی زانا کاتێک کە لەگەڵ یەک یان چەند ژنێکدا جوو دەبێ ئەبێ نهێنی ئەوان بپارێزێ چونکە زۆربەی ژنان کاتێک کە پیاوێکی نوێ لە ئامێزەگرن حەز ناکەن خەڵکی تر بزانن کە ئەوان خۆشەویستێکی تازەیان پەیداکردبوە و پاراستنی نهێنی ژنە گەنج و جوانەکان نیشانەی دەستپاکی و پیاوەتیە، بەڵام من کە وام هەستەکرد لە قوڵاییەکانی ڕوحی تۆ تێگەیشتبێتم ئێستا ئەزانم کە لە هەڵەیەکی گەورەدا بومە و لە ڕوحی تۆدا پێچ و پەنا و داڵانی وای لێیە کە زۆر تاریکە و نازانرێ کە چی تیایە و خۆشبەختم کە لەگەڵ تۆدا گۆزەم نەشکاندوە و ئازادی خۆم لەدەست نەداوە. من زۆر ساویلکە بووم کە کاتێ تۆ ئەدوت جگە لە تۆ هیچ ژنێکم خۆش ناوێت باوەڕم پێت ئەکرد بێگومان ئەمرۆش لە کۆشکی تییدا هەمان قسەت بە گوێی ژنە گەنج و جوانەکانی ئەوێدا چرپاندووە ویستم مەرید نەوازش بکەم بۆ ئەوەی بە هۆی دەست بەسەرا هێنان توڕەیەکەی دا بمرکێنمەوە بەڵام ئەو هاواری کرد لە من نزیک مەبەوە چونکە تۆ ئەمڕۆ ئەوەندە شەکەتی کە ئەبێ شەو و ڕۆژێ پشوو بدەیت و تا ئەو کاتەی کە ژنە شۆخ و شەنگەکانی کۆشک هەن من لەبەر چاوی تۆدا جوانیم نییە. هەر یەکێک لەم قسانە وەکو ئەو پەیکانانەی کە لە خانەی ژیان بۆ نەشتەری بەکارمان ئەهێنا ئەچەقێ دڵمەوە و لە دوای ئەوەی کە مەریت هەرچیەکی ویست وتی و ئازاری بە دڵم گەیاند لە ماڵ چووە دەرەوە ئەگەر بەهۆی ئەو شتانەی کە ئەو ڕۆژە لە کۆشک بیستبووم مێشکم ماندوو نەبوایە بە ڕۆشتنی مەرید زیاتر غەمبارە بووم وەک لە قسەکانی بەڵام لەبەر ئەوەی کە بیرم لەو شتانە دوور ناکەوتەوە کە ئەو ڕۆژە بیست بووم کاتێک کە مەرید ویستی بڕە ڕێگام لێ نەگرت و دڵنیام کە ئەو لەم ڕۆ سەرسوورماو ببوو ئەو شەوە نەنووسم و هەر بیرم لەو شتانە کردەوە کە ڕۆژی پێشوو لە کۆشکی پاشایەتی بیست بووم تا کاتێک کە نەشئەی خواردنەوەکە لە سەرمدا بوو لایەنی وروژێنەری ڕووداوەکە لە بەرچاوم زۆر گرنگ نەبوو بەڵام لە دوای ئەوەی کە مەستی بەریدام لە کاتێکدا کە گوێم لە دەنگی ئاوی کاتژمێرەکە گرتبوو لە دەریای بیرکردنەوەدا نقم بووم و خۆمم بە داماوی غەمباری بینیەوە بەخۆمم وت سینۆها تۆ لە ژیاندا بە بێبەشی هاتیە دنیاوە و لە یەکەمین کاتژمێر کە هەنگاوت نایە جیانەوە تۆیان لە تەختی پاشایەتی میسر دوور خستەوە و لە سەبەتەیەکدا فڕێیان دایتە ئاوی نیلەوە ئەوسا ژنێک کە هاوسەری پزیشکێکی هەژار بوو تۆی لە ڕووبار گرتەوە و ئەو ژن و پیاوە لەبەر ئەوەی مناڵیان نەبوو تۆیان کردە کوڕی خۆیان و گەورەیان کردی و بۆ قوتابخانەیان ناردی کە ببیتە خوێندەوار. ئەو پیاوە پزیشکە لەگەڵ ئەوەشدا کە کەم دەرامەت بوو تۆی ناردە پەرستگای ئاموونەوە کە بتوانی لە خوێندنگەی خانی ژیان بخوێنی و ببیە پزیشک بەڵام تۆ لە بری ئەوەی پاداشتی چاکەی ئەو ژن و پیاوە بدەیتەوە لەبەر ژنێکی پارە پەرست و بەرەڵا بە شێوەیەک ئەوانت خەمبار کرد کە زووتر لە کاتی خۆی مردن و لاشەکانیان بەبێ گۆڕ مایەوە. پاشان ئاشقی ژنێکی میناناو بوویت و لەگەڵیدا بۆ کریت چویت و هەنگاوت نایە ناو خانەی خوای کریتەوە و بینیت کە خوای کریت مارێکی زەبەلاحی دەریایی بوو کە ئەگەرچی مردبوو بەڵام مینایان بەڵاوگێڕی ئەو کردبوو بینیت کە لاشەی مینا لە بن دەریادا لە تەنکایی ئاوەکە کەوتبووە بەر شاڵاوی قرژاڵەکانەوە پاشان گەڕایتەوە میسر و جەنگی هەردوو خوایەکەت بینی و پاش ئەوە لە تەبەسەوە بەرەو شاری ئاسۆ چویت و چەند ساڵێ لەوێ مایتەوە و قژی سەرت هەڵوەری و کەچەڵ بوویت و ڕێژەی ڕێکی ئەندامەکانت لەناو چوو، خواردنی بەتام و ئاسوودەی شاری ئاسۆ قەڵەوی کردی. ئێستا لە پاش تەمەنێ ئینجا تێگەی کە بۆچی هەمیشە گۆشەگیر بوویتە و بەردەوام هەستت بە تەنهاییە کرد. بۆچی نەتەویست وەکو دەوڵەمەندەکان بەردەوام مەجلیسی خۆشگوزەرانیت هەبێ تەنانەت تا ئەو ڕادەی کە زۆربەی ناسیارەکانی تۆ ئەیانوت سینۆهەی کوڕی کەر پیاوێکی گۆشەگیرە بەڵام هەموو ئەم قسانە لەلایەن خوایەکان و ئەستێرەکانەوە لە چارەنووسی تۆدا نووسراوە و تۆ نەدەتوانی بیانگۆڕی و ناچار وای لێهات بەڵام ئایا ئێستا توانی بیسەلمێنی کە تۆ کوڕی فیرعەونی گەورە و لەسکی شازادە خانمی میتانیت؟ سەلماندنی ئەم بابەتە کە تۆیان لە ئاوی نیلەوە گرتۆتەوە گرفتی تێدا نییە چونکە زڕباوکەکەت کاتێک کە گەورە بوویت ئەم بابەتەی پێ وتی خەڵکی تریش کە هەندێکیان ماون ئەم بابەتەیان لە زڕباوکەکەت بیستوە و ئەتوانن گەواهی بدەن بەڵام چۆن ڕوونیەکەیتەوە کە کوڕی فیرعەونی لەو کاتەوە کە هەژارانی میسر ڕاهاتوونە کە کۆرپەکانی خۆیان بە نیل بسپێرن هەموو شەوێ چەند مناڵێ ئەخرێنە ڕووباری نیلەوە و هەندێ لەوان ئەبنە خۆراکی تیمساحەکان و هەندێکیان قوتار ئەبن بەڵام ئەم بابەتە نابێتە بەڵگە کە تۆ کوڕی فیرعەونی هەروەها گرێی پەڕەسێلکە بازانیش کە بە سەبەتەکەتەوەیە بەڵگەی ئەم بابەتە نیە چونکە ئەم گرێیە لە میسر دا باوە و لەوانەیە زۆربەی سەبەتە چنەکانی کە لە میسری خواروو بۆ میسری سەروو ڕۆشتوونە بەم جۆرە گرێیان لێدابێ تەنانەت ڕەنگی ڕۆشتنی پێستیشت ناتوانێ ببێتە بەڵگەی ئەوەی کە شازادە خانمی میتانی دایکت بووە چونکە ژنە سریانی و میتانیەکانی کە ڕەنگی پێستیان ڕۆشتنە لە میسردا زۆرن و ژنی سپی پێست لە میسردا بریتی نەبووە لە یەک کەس و ناشبێت بەم بیرکردنەوانە شەوم گەیاندە ڕۆژ تا خۆر هەڵات و هەوا ڕووناک بووە و لە ڕووناکی ڕۆژدا لەبەر ئەوەی پەردەی خەیاڵات لادرێ زیاتر بۆم دەرکەوت کە ناتوانم بەڵگەی ئەوە پەیدا بکەم کە کوڕی فیرعونی گەورە و شازادە خانمی میتانیم لە پاش خۆر هەڵاتن خۆم ششت و کراسی کەتانم لەبەر کرد و موتی ماسی سوێر و ئاوی جۆی بۆ هێنام و ڕوانیم هێشتا هەر ئەگریە و چاوی سوور بۆتەوە لە پاژەوەی کە کەمێ ماسی سوێرم خوارد و قومێ ئاوی جۆم نۆشیەوە سواری کەژاوە بووم و بەرەو خانەی ژیان ڕۆشتم بۆ ئەوەی چارەسەری نەخۆشەکان بکەم و لەبەر ئەوەی کە کەس نەبوو سەری نەشتەری بکەم لەوێش گەڕامەوە و بە بەردەم پەرستگای کۆنی ئاموندا تێپەڕیم کە کەسی لێ نەبوو ڕوانیم کۆمەڵێ قەلە ڕەشی قەڵەو لەسەربانی پەرستگەکە قیڕە قیڕیانەکرد پەڕەسێلکێک لەبەردەم منەوە هەڵفڕی و بەرەو پەرستگای ئاتون ڕۆی و منیش بەرەو ئەو پەرستگایە کەوتمە ڕێ و لە پەرستگای خوای نوێ سروودی ئایینی ئەخوێنرا و بخوور و میوە و گەنمیان پێشکەشی خوا ئەکرد. ڕوانیم هەندێ لە میسرێکان لە پەرستگای ئاتوندا ئامادە بوون و لە کاتی خوێندنی سروودەکەدا دەست بەرزەکەنەوە بۆ ئەوەی ستایشی ئاتون بکەن. هەر کەسێ ئەوانی ببینیایە وایەزانی کە هەموویان لە شوێنکەوتووانی ئاتونن لە کاتێکدا کە وا نەبوو. من ئەمزانی چونکە تەبەس شارێکی گەورەیە و بەردەوام دەستەیەک لە ڕێبواران بەهۆی کەشتیەکانەوە یان لە ڕێی وشکانیەوە ئەهاتنە تەبەسەوە و حەزیانەکرد پەرستگەی ئاتون ببینن و چاویان بە کاهینەکانی خوای نوێ بکەوێ لە کاتێکدا کە کاهینەکان سەرگەرمی خوێندنی سروود بوون من ئەمڕوانیە پەیکەری بتی ئەخناتونی فیرعەونی میسر کە لە بان ستونەکانەوە بوو ئەمدی چاوەکانی لە تاو کەیف خۆشی و سەرنج ڕاکێشەری مەترسیدار ببوو ئەم بتانە بە بەرهەمە نوێ هونەریەکانی میسر لە قەڵەمەدران و پەیکەرتاش لە کاتی دروست کردنیدا سەرنجی نەداوەتە شێوازی کۆن بەڵام پەیکەرەکانی پێشوو واتە بتەکانی پێش سەردەمی ئەخناتون بە پێی بنەما هونەریە کۆنەکان دروست کرابوون بۆیە مرۆڤ ئەیتوانی لە بینینی یەکەمدا خاوەنی هەر پەیکەرێک بناسێتەوە لەوانە پەیکەری، ئامنۆفیس، فیرعەونی گەورە، واتە فیرعەونی ڕابردوو و سەرنجی ڕاکێشا و هەر کەسێک ئەوی ببینیایە تێگەیشت کە پیر و نەساغە و تاجی زێڕینی پاشایەتی میسڕ قورسایی ئەخاتە سەر سەری و لە تەنیشتیدا تییی شاژنی میسڕ دانیشتبوو لە نێوان پەیکەری ئەندامانی خێزانی فیرعەونی پێشوو بتی تا دۆ هپە شازادە خانمی میتانی ئەبینرا کە خەریکی قوربانی کردنە بۆ خوای پێشوو ئامون بەڵام نووسراوە کەتیبەی تەنیشت پەیکەرەکەیان بە جۆرێک چاکردبۆوە کە ئەدوت شازادە خانم قوربانی بۆ ئاتون ئەکا لە کاتێکدا کە لە سەردەمی ژیانی ئەو شازادەیە ئاتونی خوای نوێ هێشتا لە میسردا فەرمانڕەوایی ناکرد تا کەس قوربانی بۆ بکا لەبەر ئەوەی کە پەیکارتاشانی کۆن بە پێی بنەماکانی ڕابردوو حەزیانەکرد کە هەر پەیکەرێک لە خاوەنەکەی بچێ بە جۆرێک ئەو بتانەیان لە شێوەی خۆیان دروزەکرد کە وردەکاریەکانی شێوە و ئەندامەکانیشی ئەهاتە بەرچاو من بەبینینی جوانەکەی سەرسان بووم و هەرچەندە زیاتر لێمەڕوانی زیاتر بۆم ڕوونەبەوە کە ئەو لە هەموو ئەو نمونانەی کە بینی بووم تەنانەت لە مینا و نەفر نەفر نەفریش جوانتر بوو هەر جارێک ئەهاتەوە یادم کە ئەو شازادە خانمە جوان و شادان و ناسکە دایکی من بووە و تیئی بە زەهر یان بە مەراق ئەوی کوشتووە ڕۆحم پڕ ئەبوو لە پەژارە و ئەوەندە تامەزرۆی ڕوخسار و ئەندامە جوانەکانی دایکم بووم کە نەمەتوانی چاوی لێ هەڵبگرم. هەندێ جار پەڕەسێلکەیەک بە بان سەرمەوە ئەفڕی و ئەی چریکاند و من بەهۆی بیستنی دەنگی بیرم لە غەریبی و تەنایی دایکمە کردەوە کە لە سەرزەمینی میتانیەوە بۆ میسر هاتبوو کە لەوێدا گرفتاری کینە و تاوانەکانی تیئی بێت و ئەکەوتمە گریان هەندێ جار بەخۆم ئەوت کە چۆنە بێ پیاوێکی وەکو من کە سەرم ڕووتاوەتەوە و سکم قەڵەو بووە و لۆچ کەوتووتە دەم و چاومەوە کوڕی شازادە خانمێکی ئەوها گەنج و ناسک و جوان بم پاشان بیرمە کردەوە کە ئەگەر دایکم زیندوو بواە لە من پیرترە بوو چونکە تێپەڕێنی کات گۆڕانکاری بەسەر هەموو کەسێکدا ئەهێنێ و لە گەنجیەوە بەرەو پیری ئەبا بیرکردنەوە لە دایکێک کە ئەوم نەبینی بوو دڵنیاش نەبووم کە دایکم بێت منی هێنایەوە یادی وڵاتەکەی ئەو واتە میتانی و من ئەو وڵاتەم لە کاتێکدا کە لە دەرەوەی میسر سەفەرمەکرد بینی بوو هاتەوە بێرم کە خانوەکانیان زۆر جوان بوو لەو کاتەدا من نەمەتوانی تێبگەم کە شازادە خانمی میتانی دایکی من بووە و ئەگەر ئەم بابەتەم بزانیایە